الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن والاه اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم انا نعوذ بک من ان نشرک بک شیئا نعلمه ونستغفرک لما لا نعلمه آمین بە پشتیوانی الله تعالی ئەمڕۆ دەرسی دووەم دەخوێنین لە کتابی پێشمەرگە کۆمەڵی کوفر و ڕیددە لە دەرسی دوێنێماندا گەشتینە بەڵگەی دووەم لە قورئانی پیرۆز لەسەر تەکفیرکردنی پێشمەرگە و هەموو ئەو کەسانەی کە هاریکاری و هاوکاری پێشمەرگە دەکەن دووەم اللە تعالی دەفەرمێ یا ایها الذین آمنو لا تتخذوا اليهود والنصارى اولياء بعضهم اولیاء بعض ومن یتولهم منکم فانه منهم ان اللە لا یهدی القوم الظالمین لە سورەی پیرۆزی المائدە لە ئایەی پەنجا و یەک واتە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە جوولەکە و گاور مەکەن بە دۆست و سەرخەر و خۆشەویستی خۆتان یەهود و نەسارا مەکەن بە دۆست و سەرخەر و خۆشەویستی خۆتان، ئەوانە هەندێکیان دۆست و سەرخەر و خۆشەویستی هەندێکی تریانن، هەر کەس لە ئێوە جوولەکە و گاور بکات بە سەرخەر و خۆشەویستی خۆی ئەوا بە بێگومان ئەو لەوانە. اللە تەعالا ڕێنموویی گەلی ستەمکاران ناکات. ئەم ئایەتە پیرۆزە بەڵگەیە لەسەر کافربوون و تەکفیرکردنی هەر کەسێک بە هەر شێوەیەک یارمەتی و هاریکاری و هاوکاری بکات لەگەڵ جوولەکە و گاوردا، لەگەڵ یەهوود و نەسارادا، یان لەگەڵ هەر کافر و مورتەدێکی تردا هاریکاری و هاوکاری بکات دژ بە موسڵمانان. وەکو دەبینین چۆن پێشمەرگە کافر و مورتەدەکان هاوکار و هاریکار و یارمەتیدەری ئەمریکای خاچپەرست و هەموو کافر و مورتەدێکی ترە کە دژ بە موسڵمانان جەنگ و کوشتار دەکەن، دەبینین کە چۆن پێشمەرگە یارمەتیدەر و سەرخەری ڕافیضەی موشریکە بەرامبەر بە موسڵمانان. ابن حزمی ئەندەلوسی رحمە اللە لە تەفسیری ئەم ئایەتەدا دەفەرمێ، بەڕاستی ئەم ئایەتە بە پێی ظاهیرەکەیەتی کە هەر کەسێک جوولەکە و گاور بە دۆست و سەرخەر و خۆشەویستی خۆی بگرێ ئەوە کافرە و لە دەستەی کافرانە ئەمەش حەقە و دوو کەس لە موسڵمانان جیاوازیان لەمەدا نییە لە کیتابی المحلا لە مجلدی یانزە لە لاپەڕە سەد و سی و هەشت. ئیبن حەزم رەحیمە اللە فەرمێ، ئەم ئایەتە قورئانیە پیرۆزە بەپێی ظاهیرەکەیەتی، اللە تەعالا فەرمێ، ومن یتولهم منکم فانه منهم، اللە تەعالا فەرمێ، هەر کەس لە ئێوە، لە موسڵمانان، ببێ بە دۆست و خۆشەویست و یارمەتیدەر و هاریکاری جولەکە و گاور، ئەوە بەڕاستی ئەو لەوانە. کافر ئەبێتەوە بە یارمەتیدان و هاریکاری کردنەکەی بۆ یەهود و نەسارا دژ بە موسڵمانان کافر ئەبێتەوە بە هەر جۆرێک لە جۆرەکانی هاریکاری بێ چ بە وتە بێ یا بە کردەوە بێ یان هەتا ئەگەر بە ئیشارەتێکیش بێ واتە مسلمانان یەکدەنگن لەسەر ئەو حوکمە هیچ خیلافێک لە بەینی مسلمانانا نییە. لە بەینی عالمە بەڕێزەکانی ئەهلی ئیسلام دا نییە لە سەر ئەوەی کە هەر کەسێک یارمەتی دەری یەهوود و نەسارا یان هەر کافرێکی تر بێ یان هەر مورتەدێک بێ دژ بە موسڵمانان ئەوە ئەو کەسە کافر ئەم ئایەتە پیرۆزە بەڵگەیە لە سەر کافر بوونی هەر کەسێک کە جوولەکە و گاوری خۆش بوێت و یان سەریان بخات و دۆستایەتیان لەگەڵا بکات سەریان بخات دژ بە موسڵمانان ئەگەر بڕوانین دەبینین پێشمەرگەی مورتەد یارمەتیدەر و سەرخەر و خۆشەویستی یەهود و نەسارایە دژ بە موسڵمانان و دژ بە ئەهلی تەوحید. گومانی تیا نییە کە پێشمەرگە جولەکە و گاوریان کردووە بە دۆست و خۆشەویستی خۆیان و سەریان دەخەن و شانازیش بە دۆستایەتی و خۆفرۆشی خۆیان دەکەن بۆ جولەکە و گاور. شانازی پێوە ئەکەن نعوذ باللە پەنا ئەگرین بە اللە تعالی شانازی بەوەوە دەکەن کە بوون بە بەکرێگیراو و نۆکەر و ئەڵقە لە گوێی خاچ پەرستانی ئەمریکا و کافرەکانی ئەوروپا یان بوون بە کلک و ئەڵقە لە گوێ و جاش و نۆکەری ڕافیضیە موشریکەکان چ ڕافیضە موشریکانی ئێران یان چ ڕافیضە موشریکانی عێراق. ئەگەر بڕوانین بۆ جەنگ و جیهادی تێکۆشەرانی ڕێگەی ئەلله و تەعالا لە دوای ساڵی 1423 کۆچیەوە کە بەرامبەر ئەمریکای گاوری خاچپەرست بەرپایان کرد لە دوای داگیرکردنی عێراق لەلایەن ئەمریکای کافرەوە دەبینین کە تاغوتە کاربەدەستەکانی کوردستان و هێزی بەکرێگیراوی پێشمەرگەی کافر و مرتد شان بەشانی ڕافیڵدیە مشریکەکان هەرچیان پێکرابێت بۆ سەرخستنی، ئەمریکای کافر و هاوپەیمانەکانی کردوویانە و جەنگ و کوشتاریان لەگەڵ دۆستانی اللە تعالادا پرپا کردووە و دۆستایەتی و خۆشەویستیان بۆ جولەکە و گاور ئاشکرا کردووە. کەواتە بە بەڵگەی ئەم ئایەتە قورئانێ پیرۆزە، پێشمەرگە و سەرانی پێشمەرگە و هەر کەسێک یارمەتیدەر و خۆشەویست و سەرخەر و دۆستی پێشمەرگە بێ، کافر و مورتەد و هەڵگەڕاون. سێیەم، بەڵگەی سێیەم لە قورئانی پیرۆز لەسەر تەکفیرکردنی پێشمەرگە و هەموو ئەو کەسانەی کە یارمەتیدەر و هاوکار و هاریکاری پێشمەرگەی کافر و مورتەدن اللە تعالی دەفەرمێ ان فرعون وهامان وجنودهما کانو خاطئین لە سورەی پیرۆزی القصص لە ئایەی هەشت واتە بەڕاستی فیرعەون و هامان و سەربازەکانیان لە هەڵەدا بوون خاطئ بوون لەم ئایەتە قورئانیە پیرۆزەدا اللە تعالی حوکمی فیرعەون و هامان و سەربازەکانیانی یەکسان کردووە. فیرعەون کە تاغوت بوو هامانیش کە وەزیری بوو و سەربازەکانیان ئەگەر بڕوانین بۆم ئاەتە قورآانە پیرۆزە دەبینین کە ئەله و تەعالا حکمی فیرعون و هامان و سەرباز و شوێنکەوتوەکانیانی یەکسان کردووە یەکسانی کردووە لە کوفر و ستەم و هەڵەکانیاندا و ئەگەر بڕوانین دەبینین کە اللە تعالی بە یەک سزاش لە ناوی بردن بە سزای خنکاندن کە خنکان هەموویان بە عقوبەی اللە تعالی لە ناو ئاوی دەریادا گومانی تێدا نیە کە سەرانی پێشمەرگە کافر و مورتەد و هەڵگەڕاون طاغوتن خۆیان بە دەمی خۆیان بە ئاشکرا دەڵێن کە باوەڕیان بەوە نیە کە قورئان حاکم بێ و ڕوون و ئاشکراشە کە سەرخەر و یارمەتیدەر و دۆست و خۆشەویستی یەهود و نەسارا و ڕافیضە و هەموو کافر و موشریکێکی ترن کە دژ بە موسڵمانان جەنگ و کوشتار دەکەن. طاغوتەکانیان بە ئاشکرا دەیڵێن کە دۆستی یەزیدی شەیتان پەرستن. لە کوردستاندا سەرانی پێشمەرگە لە مەسعودی طاغوتەوە، مەسعود بەرزانی طاغوت، و لە جەلال تاڵەبانی طاغوتەوە هەموویان سەرکردە کافر و مورتەدەکانی تریشیان ئاشکرایان کردووە کە ئەوان موسوڵمان نین و دژی ئیسلام و ئەهلی ئیسلامن، عەلمانین و باوەڕیان بەوە نییە کە قورئانی پیرۆز کە کەلامی رب العالمینە حاکم بێ و حوکم بگڕێتەوە بۆ لای قورئانی پیرۆز، بەڵکو بە ئاشکرا دەیڵێن کە دەبێت دین لە دەوڵەت جیابێت و حوکم نابێ حوکمی قورئانی پیرۆز بێ و حوکمی اللە تعالی بێ بەڵکو دەبێ حوکمی یاسا دەستکردە گەندەڵ و بۆگەنەکان بێ و بە پێی دیموکراسی کوفری بە پێی ئاینی دیموکراسی کوفری دەبێ لە کوردستاندا حوکمڕانی بکرێت. گومانی تێدا نیە کە سەرانی پێشمەرگە کافر و مورتەد و هەڵگەڕاوەن و بە پێی ئەم ئایەتە قورئانی پیرۆزە پێشمەرگەکانیشیان حوکمیان حوکمی سەرانیانە هەر پێشمەرگەیەکی کافر لە کوردستاندا ببینرێ وەک ئەوە وایە مەسعود بەرزانی تاغوت ببینرێ حوکمی هەر پێشمەرگەیەک لە کوردستاندا حوکمی مەسعودی تاغوت و جەلالی تاغوتە حوکمی سەرانیانە و ئەوانیش وەکو سەرانیان کافر و مرتەد و هەڵگەڕاوەن پێشمەرگە کافر و مرتەدەکانیش حوکمی تاغوتەکانیان هەیە کە لە پێناویانا خۆیان دەدەن بە کوشت و جەنگ و کوشتار دەکەن هەر پێشمەرگەیەک ببینرێ حوکمی شەرعیەکەی وەک ئەوە وایە طاغوتەکەی بینرابێ کە خۆی لە پێناویدا دەدا بە کوشت بە بێ جیاوازی لەگەڵ سەرە مورتەدەکانیاندا ئێستا بەڵگەی شەرعی دەهێنینەوە لەسەر کافر بوون و مرتد بوونی پێشمەرگە لە سنەتی پاک و بێگەردی پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان صلی الله عليه وسلم واتە، هەر کەس بڵێت، لا الە الا اللە، هەر کەس بڵێت، هیچ کەسێک حەقی پەرستن و عیبادەتی نییە تەنها و تەنها ئەلله و تەعالا نەبێ و کوفر بکات بەوەی کە دەپەرسترێ بێجگە لە ئەلله ئەوە خوێن و ماڵی حەرامە و حیسابی لای ئەلله و تەعالایە ئەمە واتای ئەو حەدیثە پیرۆزەی پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان بوو صلی الله عليه وسلم واتە بۆ موسوڵمان بوونی هەر کەسێک کە حوکمی ئیسلامەتی بدرێ بەسەریا دەبێت بڵێ لا ئیلاهە ئیلا اللە قەولەن و عەمەلە بەوتە بیڵێ بەکردەوەش ثابتی کا بەکردەوەش بیسەلمێنێ کە وتوێتی لا ئیلاهە ئیلا اللە کوفر بکا بە طاغوت ئیمان بێنێ بە اللە تعالی بەوەش پەیوەست بێ بە وتەی شرین و پیرۆزی لا ئیلاهە ئیلا اللە وە وە ئەگەر کوفری کرد بە طاغوت وە ئیمانی هێنا بە اللە تعالی وە پەیوەست بوو بە لا الە الا اللە وە ئەوە ئەو کەسە موسڵمانە و موسڵمانیش خوێن و ماڵی حەرامە و پاداشت و حسابی لای اللە تعالیە پێشمەرگەی مرتەد ئەگەر بەسەر زارەکیش وتبێتیان لا الە الا اللە ئەوە بە کارەکانیان وتنەکەیان هەڵوەشاندوەتەوە چونکە هەر کەسێک کە دەڵێ لا الە الا اللە لەگەڵ ئەوەیە کە بە وتە وتوێتی دەبێت بە کردەوەش بیسەلمێنێ هەر کەسێک کە ئەڵێ لا الە الا اللە واتە هیچ عیبادەت و پەرستنێک بۆ هیچ کەسێک حەق نییە تەنها و تەنها بۆ ذاتی پاکی اللە نەبێ یەعنی عیبادەتەکان تەنها و تەنها حەقی اللە تعالی هەر کەسێک کە دەڵێ لا الە هە الا اللە لەگەڵ ئەوەدا بچێ عیبادەتێک جۆرێک لە جۆرەکانی پەرستن بۆ غەیری اللە تعالی جێبەجێ بکا ئەوە ئەو کەسە موسڵمان نیە با بە دەمیش وتبێتی لا الە هە الا اللە چونکە کردەوەکانی بەوەی کە چووە جۆرێک لە جۆرەکانی عیبادەتی بۆ غەیری اللە تعالی جێبەجێ کردووە بەوە کافر بۆتەوە و وای کردووە کە وتوێتی لا الە هە الا اللە هیچ نەفعێکی پێ نەگەیەنێ وتنەکە. وە ئەگەر بڕوانین بۆ پێشمەرگەی مورتەدیش ئەگەر وتبێتیشیان لا الە الا اللە کردەوەکانیان هەموو عیبادەتن بۆ غەیری اللە تعالی چەکیان کردووەتە شانیان لە پێناوی دوژمنانی لا الە الا اللە دا کوشتار دەکەن لە پێناوی بەرنامە و مەنهەجێکا کوشتار ئەکەن کە دوژمنی سەرسەختی مەنهەجی لا الە الا اللە یە دوژمنی سەرسەختی ڕێبازی پیرۆزی ئیسلامە. پێشمەرگەی مورتەد ئەگەر بەسەر زارەکیش وتبێتیان لا الە الا اللە ئەوە بە کارەکانیان وتنەکەیان هەڵوەشاندوەتەوە و مەرجی دووەمیان بەجێ نەگەیاندووە کە بریتیە لە کوفر کردن بە طاغوت واتە کوفریان نەکردووە بەوەی کە دەپەرسترێ بێجگە لە اللە تعالی واتە کوفریان بە طاغوت نەکردووە. ئەگەر کوفری کرد بە طاغوت و ئیمانی هێنا بە اللە تعالی ئەوە بە ڕاستی پەیوەست بووە بە عروە الوثقاوە کە زانایانی مفسر رحمهم اللە ئەفەرموون عروە الوثقا واتە لا االە الا اللە یانی بۆ پەیوەست بوون بە لا االە الا اللە وە بۆ متمسک بوون بە لا االە الا اللە وە دەبێت کوفر بکرێ بە طاغوت و ئیمانیش بهێنرێ بە اللە تعالی. هەر کەسێک کوفری نەکرد بە تاغوت ئەوە مسلمان نییە هەر کەسێک کوفری نەکرد بە تاغوت ئەوە پەیوەست نەبووە بە کەلیمەی تەوحیدەوە بە وتەی بەرز و پیرۆزی لا ئیلاهە ئیلا اللەوە کوفر کردن بە تاغوت واتای چییە جۆرەکانی کوفر کردن بە تاغوت چۆنە یەکەم کوفر کردن بە تاغوت ئەمە واتاکانێتی ئەم شەرتانەی هەیە یەکەم بە کافرزانینی تاغوت و شوێنکەوتوەکانی هەر کەسێک بۆی پێی بوترێ کافرە بە طاغوت، کوفری کردوە بە طاغوت و ئیمانی هێناوە بە اللە و تعالی و پەیوەست بوە بە لا الە الا اللە وە، دەبێت طاغوت بە کافر بزانێت و شوێنکەوتوەکانیشی بە کافر بزانێت. دەبێت مەسعودی طاغوت بە کافر بزانێت و جەلالی طاغوت بە کافر بزانێت و هەموو ئەو کەسانەش کە چەکی گڵاویان کردوەتە شانیان لە پێناویدا ئەوانیش بە کافر بزانێت. بەوە دەوترێ کافرە بە طاغوت. دووەم، دوژمنایەتیکردن و ڕقلێبوونیان، هەر کەسێک دەڵێ کوفرم کردووە بە تاغووت، دەبێ دوژمنی تاغووت بێ، دەبێ دوژمنی شوێنکەوتووانی تاغووت بێ، دەبێ دڵی خاڵی خاڵی بێ لە خۆشەویستی بۆ تاغووتەکان و بۆ شوێنکەوتووەکانیان. سێیەم، دوورکەوتنەوە لێیان، بە هەموو شێوەیەک، بە دڵ و بە گیان، ئەبێ لە تاغووتەکان دوور بێ، دەبێ بەری بێ لێیان، بەرائەت ئیعلان کا بەرامبەریان لە طاغوتەکان و لە شوێنکەوتوەکانیشیان. چوارەم، بە ناحەق و ناڕەوا زانینی هەر پەرستن و عیبادەتێک کە بۆ طاغوتەکان ئەنجام دەدرێ. هەر جۆرێک لە جۆرەکانی پەرستن، هەر جۆرێک لە جۆرەکانی عیبادەت کە جێبەجێ دەکرێ یا ئەنجام دەدرێ بۆ طاغوتەکان دەبێت ئەم بەری بێ لەو عیبادەتە وە ئەو عیبادەتە بە باتڵ بزانێ کە بۆ طاغوتەکان جێبەجێ ئەکرێ. پێنجەم، نەکردنی هیچ جۆرێک لە جۆرەکانی پەرستن بۆ غەیری اللە تعالی، بە کەسێک دەوترێ کوفری کردووە بە طاغوت کە هیچ جۆرێک لە جۆرەکانی پەرستن و عیبادەت بۆ غەیری اللە تعالی جێبەجێ نەکا، بۆ غەیری اللە تعالی ئەنجام نەدا. هەر کەسێک ئەمانەی تیا نەهاتبێتە دی بە موسڵمان ناژمێرد. هەر کەسێک ئەم شەرتانەی کە باسمان کرد لە خۆیدا نەیهێنابووە دی، گومانی تیا نییە کە دەبێ بزانێ کە موسڵمان نییە. بەوە دەوترێ موسڵمان کە ئەم شەرتانە لە خۆیا بێنێتە دی، ئەم مەرجانە لە خۆیا بێنێتە دی، پێشمەرگەی مورتەد هیچ خاڵێک لەم خاڵانەی لە خۆیدا نەهاوردوەتە دی، چۆن پێشمەرگە بە موسڵمان دەزانرێ نەک کوفری نەکردوە بە طاغوت بەڵکو ئیمانی هێناوە بە طاغوت لە پێناوی طاغوتدا خۆی دەدا بە کوشت دوژمنایەتی اللە تعالی دەکا جەنگ و کوشتاری ئەولیاکانی اللە تعالی دەکا ئەو مجاهیدە بە ڕێز و تێکۆشەر و گیان فیدایانەی کە گیانی خۆیان فیدا ئەکەن لە پێناوی گەڕاندنەوەی حکمی اللە تعالیدا پێشمەرگەی مرتد ئەچێ کوشتاری ئەو مجاهیداناکە پێشمەرگەی مرتد عبید و بەندە و بەکرێگیراوی تاغوتن نەک کوفریان کردو بە تاغوت کوفریان نەکردو بە تاغوت کەواتە پێشمەرگە کافرە پێشمەرگەی مورتەد هیچ خاڵێک لەم خاڵانەی لە خۆیدا نەهاوردۆتە دی. پێشمەرگە کوفری بە طاغوت نەکردووە و باوەڕ و ئیمانی بە طاغوت هێناوە و کەواتە پێشمەرگە کوفری بە طاغوت نەکردووە و باوەڕ و ئیمانی بە طاغوت هێناوە کەواتە پێشمەرگە و سەرانی پێشمەرگە موسڵمان نین و کافر و مورتەدن و خوێن و ماڵیان حەڵاڵە. کەسێک خوێن و ماڵی حەرام ئەبێ کە کوفری کردبێ بە طاغوت و ئیمانی هێنابێ بە اللە و تعالی و پەیوەست بووبێ بە لا الە الا اللە و غەیری ئەمە خوێنیان حەرام نیە پێشمەرگە کوفری نەکردوە بە طاغوت بەڵکو ئیمانی بە طاغوت هێناوە ئیمانی نەهێناوە بە اللە و تعالی بەڵکو کوفری کردوە بە اللە و تعالی و پەیوەست نەبووە بە لا الە الا اللە وە، لەبەر ئەمە پێشمەرگە خوێن و ماڵیان حەڵاڵە و کافر و مرتدن علی التعین. بەڵگەی دووەم، لە سوننەتی پاک و بێگەردی پێغەمبەری بەڕێز و خۆشەویستماندا صلی اللە علیه وسلم لەسەر کافر بوونی پێشمەرگە. لە جەنگی بەدری پیرۆزدا عەباسی مامی پێغەمبەر صلی اللە علیه وسلم لەگەڵ کافرەکاندا هاوردبوویان بۆ جەنگ کردن دژی پێغەمبەر و صلی اللە علیه وسلم هاوەڵانی بەڕێزی. لە ئەو جەنگەدا عەباس بە دیل کەوتە بەردەستی مسوڵمانان لەگەڵ ژمارەیەکی تر لە کافر و مشریکەکاندا پاشان کە پێغەمبەری پێشەوا صلی الله عليه وسلم بڕیاری دا کە دیلەکان بە فدیە و ماڵ ئازاد بکە بە عەباسی مامی فەرموو کە فدیەی خۆی و هەردوو برازا و هاوپەیمانەکەی بدات عباسی کوڕی عبدالمطلب رضی الله عنه کە بەدیلی گیرا لە جەنگی بەدردا دوو برازاشی لەگەڵیا گیرا، دوو برازاشی کە لە ڕیزی کافر و موشریکەکانا بوو هاتبوون بۆ جەنگ بۆ دژی پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان صلی اللە علیه وسلم، عەباس بەدیل گیرا لەگەڵ دوو برازا و لەگەڵ کەسێکی ترا کە حەلیفی بوو هاوپەیمانی بوو پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان، صلی اللە علیە وسلم کە بڕیاری دا ئەسیرەکان لە مقابلی فدیە و ماڵە ئازاد بکا، بە عەباسی مامی فەرموو کە فدیەی خۆی و هەردوو برازاکەی و ئەو کەسەش کە هاوپەیمانێتی بدا. عەباسیش لە وەڵامدا وتی، من موسڵمانم و بە زۆر هێناومیانە بۆ جەنگ، یەعنی عوزری بۆ خۆی هێنایەوە. پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان صلی اللە علیە وسلم عوزرەکەی لێ قبوڵ نەکرد، چونکە لە هەندێ ڕیوایەت دا هاتووە کە دەڵێ، من موسڵمان بووم و بە زۆر هێناومیان، بەڵام ڕەسول اللە صلی اللە علیه وسلم پێی فەرموو، زاهیری تۆ ئەوەیە کە لەگەڵ کافرەکان دا هاتووی بۆ جەنگ کردن دژی ئێمە، لەبەرئەو عوزرەکەی لێ قبوڵ نەکرد، پاشان فدیەکەی لێ سەند وەکو چۆن لە کافرە دیلەکانی تری سەند. پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان صلی اللە علیه وسلم فدیەی لە عەباس و لە برازاکانی و لە هاوپەیمانەکەی سەند، ئیمامی ئیبن حەجەری عەسقەلانی رەحیمە اللە دەفەرمێ، ئیبن ئیسحاق لە ئیبن عەباسەوە بۆی دەرهێناوین، ئیخراجی کردووە بۆمان، کە پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی، ئەی عەباس فدیەی خۆت و هەردوو برازاکەت، عەقیلی کوڕی ئەبو طالیب و نەوفەلی کوڕی حارس و هاوپەیمانەکەت بدە، عوتبەی کوڕی عومەر، چونکە تۆ بە ڕاستی خاوەنی ماڵ و سامانی. عەباس وتی، بەڕاستی من موسڵمان بووم و بەڵام ئەو قەومە بە زۆر هێناومیان بۆ جەنگ، پێغەمبەر صلی اللە علیه وسلم فەرمووی، اللە زاناترە بەوەی کە دەیڵێیت، اللە اعلم بما تقول، اللە زاناترە بەوەی کە دەیڵێیت، ئەی عەباس ئەگەر تۆ ڕاست بکەیت لەوەی کە دەیڵێیت بەڕاستی اللە پاداشتت دەداتەوە، بەڵام زاهیری کارەکەی تۆ ئەوەیە کە هاتووی بۆ سەرمان بۆ جەنگ کردن دژی موسڵمانان، پێغەمبەری بەڕێز و خۆشەویستمان فدیەکەی لێوەرگرت و عوذرەکەی قبوڵ نەکرد. ئەمە لە کتێبی فتح الباری لە شەرحی صحیحی ئیمامی بوخاری لە موجەلەدی حەوت لە لاپەڕە چوار سەد و هەشت. لێرەدا بۆمان دەردەکەوێ کە پێشمەرگەی کافر و مورتەد ئەگەر بکەونە بەر دەستی موسڵمانان ئەسیر بکرێن ئەوە ئەو کاتە هیچ عوزرێکیان لێ قبوڵ ناکرێ لەبەر ئەوەی لەگەڵ طاغوتەکاندا و لەگەڵ کافر و موشریک و مورتەدەکاندا هاتوون بۆ دژایەتی کردن و جەنگ کردن بەرامبەر بە کێ؟ بەرامبەر بە موسڵمانانی موحیدی سەرڕاست کە لە پێناوی اللە و تعالادا تێکۆشان و جیهاد دەکەن. وە هەر کەسێکیش لەگەڵ کۆمەڵی پێشمەرگەدا بێ ئەوە حوکمی ئەوانی هەیە و کافر و مورتەدە. لێرەدا بۆمان ڕوون دەبێتەوە کە هەر کەسێک لەگەڵ کۆمەڵی کافراندا بێت ئەوە حوکمی ئەوانی هەیە و وەک ئەوان کافرە. هەر پێشمەرگەیەک حوکمی طاغوتەکانی هەیە و حوکمی کۆمەڵە کافرەکەی خۆی هەیە و کافرە. کەواتە بەپێی ئەم بەڵگە شەرعییە لە سوننەتی پێغەمبەر، صلی اللە علیه و سلم، هەموو پێشمەرگە کافر و مورتەدن و حوکمیان حوکمی طاغوتەکانیانە. لێرەدا کۆتایی بە دەرسی ئەمڕۆمان دەێنین، بە پشتیوانی اللە تعالی لە دەرسی داهاتوودا بەڵگەی شەرعی لە ئیجماعی صحابە دەێنینەوە لەسەر کافر بوونی پێشمەرگە، وآخر دعوانا ان الحمد للە رب العالمین وصلی اللە وسلم علی نبینا محمد